بە دروشمی شۆڕش و کودەتاکردن بەسەر شۆڕش. شۆڕش بە کاری تیۆرەکەوە هەڵدەگیرسێت کە خاوەنی بیرۆکەیەک، جا تاک بێت یان کۆمەڵ، کاری لەسەر دەکات، یان میللەتێک پێی هەڵدەستێت بۆ بەدیهێنانی دادپەروەری و شکۆمەندی، یان بەدەستهێنانی پارووێک بۆ ژیان. ڕێبازی شۆڕش بەهۆی شۆڕشی چەواشە یان لە ئەنجامی ململانەی برایانەی دوێنێ و خەباتەوە کە لەوانەیە لە نێوان شەو ڕۆژێکدا ببن بە دژمن دەگۆڕێت پاڵەوانی چیڕۆشی ئەمجارەمان لیۆن ترۆتسکیە کە خاوەنی تیۆری شۆڕشی بەردەوامە لیۆن ترۆتسکی ساڵی هەزار و هەشت سەد و حەفتا و نۆ لە شاری یانۆڤکا لە ئۆکرانیا کە ئەو کاتە سەر بە ئیمپڕاتۆریەتی ڕووسیا بوو لەدایک بووە. نۆ ساڵی یەکەمی ژیانی لە کێڵگەی خانەوادەکەی بەسەر بردووە و خوێندنی ئامادەیشی لە هەردوو شاری ئۆدیسا و نیکۆلایڤ تەواو کردووە و لە ماڵی کوڕە خاڵێکیدا بووە کە خانەیەکی چاپ و بڵاوکردنەوەی هەبووە. پێش ئەوەی خوێندن تەواو بکات کەوتە خوێندنەوە و تێکەڵ بوون بە جیهانی فیکر و ڕۆشەنبیری و پەیوەندی بە یەکێک لە کۆمەڵە شۆڕشگێرییەکانی شاری نیکۆلایڤەوە کرد کە کاری بڵاوکردنەوەی بیری شۆڕشگێڕی بوو لەنێو کرێکاراندا. هەروەها بەشداربوو لە دامەزراندنی یەکێتی کرێکاران لە باشووری ڕووسیا، بڵاوبوونەوەی بیری شۆڕشگێری لەو کاتەدا لە ڕووسیا بەشێک بوو لەو شەپۆڵەی پاش سەرکەوتنی شۆڕشی فەڕەنسا ئەوڕوپای گردبەوە و ئامانج لێی ئەوە بوو هاوشێوەی فەڕەنسا ڕژێمە پاشایەتییەکان بڕوخێندرێن و ئەو چەوساندنەوە و ستەمکاریەی لەسەر خەڵکیە هەڵبگیرێت ڕووسیاش لەو کاتەدا وڵاتێکی پاشایی بوو قەیسەر حکمی دەکرد ئەو بیرە بە زۆری لە نێوچینی ڕۆشنبیر و کرێکاراندا بڵاو بووەوە کرێکاران زیاتر ئەو بیرانەیان لە جوتیاران وەردەگرت، چونکە ئەوان لە کارگەکاندا کاریان دەکرد و کاربەدەستە گەورەکان کارگەکانیان بەڕێوەدەبرد و بەهۆی مانگرتن و نەدان و کەمیی مووچەوە کێشەی زۆریان هەبوو، هەرچی جوتیارانە ئەوان لە کێڵگەکاندا بوون و کێڵگە هی خۆیان بوو. بۆیە کێشەیەکی ئەوتۆیان نەبوو. ترۆتسکی لە تەمەنی بیست ساڵیدا بە تۆمەتی سەرکردایەتیکردنی ژمارەی خۆپیشاندان و مانگرتن و چاپکردنی کتێبی قەدەغە دوو ساڵ زیندانی کرا و دواتریش بۆ ماوەی چوار ساڵ بۆ ناوچەی ئیرکتوسک لە سیبریا دوورخرایەوە بەبێ ئەوەی دادگایی بکرێت. لەو ساڵانەی بۆ سیبریا دوورخرابووەوە تیۆری شۆڕشی بەردەوامی دانا و تێیدا باوەڕەکانی خۆی خستە ڕوو بەوەی پێویستە شۆڕش سنووری ڕووسیا ببەزێنێت و بگاتە تەواوی ناوچەکانی جیهان. داوای کرد زنجیرە شۆڕش لە وڵاتە جیاوازەکاندا هەڵبگیرسێنرێت تا ئەو شۆڕشە کرێکارییە بەرپا بێت کە دواتر و لە ساڵی هەزار و نۆ سەد و هەژدە بوو بە بنەمای دەستبژێریی کۆمەنیستی لە یەکێتی کۆمارە سۆسیالشتییەکانی سۆڤیەت. ترۆتسکی هەر لە سیبریا بوو بە ئەندام لە یەکێتی سۆشیالیست دیموکڕاتی سیبریا و ناوی ئانتید ئۆتۆی وەک ناوێکی خوازراو بۆ خۆی بەکارهێنا. لەوێ وەک شڕۆڤەکاری سیاسی و شیکەرەوەی کۆمەڵاتی و ڕەخنەگری ئەدەبی ناسرا. ترۆتسکی پێی وابوو تەنیا چینی کرێکار دەتوانێت سەرکردایەتی شۆڕش بکات و لە شۆڕشی چەواشە بیپارێزێت دژ بە هەر دەستەوێدانێکی چینی جوتیاران بوو لە شۆڕشی کرێکاران و ترسی هەبوو جوتیاران دژ بە چینی کرێکاران و شۆڕشەکەیان ببن بە هاوپەیمانی چینی بۆرجوازی. تاکە کەس بوو کە لە ڕێی شیکردنەوەی سیاسی و کۆمەڵاتییەکانیەوە داکۆکی لە بیرۆکەی گونجانی سەرکەوتنی شۆڕشی سۆشیالیستی لە ڕووسیا بەرلە سەرکەوتنی لە خۆرئاوای ئەوروپا دەکرد، کە دواتر هەر ئەوە ڕوویدا و شۆڕشەکە لە ڕووسیا هەڵگیرسا وەک ئەوەی ترۆتسکی پلانی بۆ دانابوو، ئامانجەکانی هاتنە دی، بۆیە دەتوانین بڵێین ترۆتسکی ئەو کەسە بوو کە تیۆری بۆ شۆڕشی بەلشەفی دانا و هەر خۆی بیریاری سەرەکیی شۆڕشەکە بوو. ترۆتسکی ساڵی هەزار و نۆ سەد و دوو لە سیبریاوە هەڵات و ڕووی کردە شاری لەندەنی بەڕیتانیا و لەوێ لینینی ناسی و تێکەڵی لەگەڵ دروست کرد، چالاکانە کاری بۆ ئەو بیرۆکەیە دەکرد کە کارل مارکس خستبیە ڕوو بۆ هەڵگیرساندنی شۆڕش دژ بە چینی بۆرجوازی و سەرمایەداری. ترۆتسکی لە ساڵی هەزار و نۆ سەد و سێ لە لەندەن پەیوەندی بە پارتی سۆسیالیستی دیموکراتی ڕووسیاوە کرد، لەو کاتەدا پارتەکە سەرقاڵی ئەنجامدانی کۆنگرەی دووەمی بوو، ئەو کۆنگرەیە کۆنگرەیەکی گرینگ و مێژوویی بوو، چونکە لەوێدا پارتەکە بوو بە دوو بەشەوە کە بەشێکیان بە بۆلشەفیک کە بە مانای زۆرینە دێت ناسران کە باڵی چەپڕەو بوون و لایەنگری لینین بوون بەشەکەی تریشان بە مەنشەفیک کە بە مانای کەمی نەدێت ناسران ئەو بەشە بوونە سەرەتای مێژوویەکی خوێناوی نێوان کۆمەنیستەکان بوو. بۆلشەفیکەکان باوەڕیان بە چارەسەری شۆڕشگێڕانە و گۆڕین بەهێز هەبوو، هەرچی مەنشەفیکەکان بوو باوەڕیان بە گۆڕینی ئاشتیانە هەبوو. ترۆتسکی بۆ ماوەیەک چووە پاڵ پاڵی ڕاسترەوە، واتە مەنشەفیکەکان، بەڵام دواتر وازی لێ هێنان و بە سەربەخۆیی مایەوە. ساڵی هەزار و نۆ سەد و پێنج بۆڵشەڤیکەکان هەوڵیاندا کردەیەکی شۆڕشگێڕی و کودەتا ئەنجام بدەن، بەڵام سەرکەوتوو نەبوون، کە بۆیان دەرکەوت شۆڕش بەو جۆرە سەرکەوتوو نابێت، کەوتنە کاری نهێنی و هاندانی خەڵکی و کرێکاران و بڵاوکردنەوەی بیروباوەڕەکانیان و دەرخستنی خراپەکاری و گەندەڵی قەیسەر و ئەندامانی بنەماڵەکەی، ئەگەر هەندێک زیادەڕەویشیان تێدا کردبێت، بەڵام ئەمە بووە مایەی ئەوەی خەڵکی وڵاتەکە هەست بە ئازار بکەن و تەنانەت ئەوانەش لەگەڵ بیری ئەواندا نەبوون، کەوتنە کار لەگەڵیاندا. خەڵکی کۆمەڵێک داواکاری خستە بەردەم قەیسەر و حکومەتەکەی. وەرامدانەوەی حکومەتەکەی قەیسەر هاوشێوەی وەرامدانەوەی زۆرێک لە حکومەتە نائاکامەکانی نائاگاکانی ئەم سەردەمە بوو. خەڵکی کۆمەڵێک داواکاری دەخاتە بەردەمی، ئەو بەشێکی کەمی جێبەجێ دەکات، خەڵکی ئاستی داواکارییەکانی بەرز دەکاتەوە و ئەویش بەشێکی جێبەجێ دەکات کە پێشتر پێی ڕازی نەبووبوو، بەڵام ئەمجارە خەڵکی ڕازی نابێت و بەو شێوەیە تا بە تەواوی دادەڕووخێت. حکومەتی ئاگا ئەوانەن، کە داواکارییەکانی خەڵکی بە زیادەوە جێبەجێ دەکەن، ئەو کاتە خەڵکی خۆی ئارام دەبێتەوە و هێمن دەبێتەوە و سەبر دەگرێت. ناڕەزاییەکانی خەڵکی ڕووسیا پەرەیان سەند تا ئەوەی بوو بە شەپۆڵێکی میللی بەهێز و بۆلژەڤیکەکان بە سەرکردایەتی لینین و ترۆتسکی توانیان ئاراستەکەی بکەن تا ئەوەی توانیان حۆکمی قەیسەر بڕوخێنن. ترۆتسکی لەم کاتەدا چۆپاڵ بۆلشەڤیکەکانەوە ئەو نەک لینین سەرکردایەتی سوپای سووری کرد کە لە کاتی شۆڕشدا پێکهێنرا و ئەو کردە سەربازیەی ئەنجامدا کە کۆتایی بە حوکمی قەیسەر هێنا. پاش سەرکەوتنی شۆڕشی ساڵی هەزار و نۆ سەد و حەڤدە حکومەتی گواستنەوە لە هەموو ئەوانەی لەگەڵ شۆڕش بوون، لە لیبڕاڵەکان و چەپەکان و چاکسازیخوازەکان و دیموکراتەکان و تەنانەت ئەوانەش کە باوەڕیان بە بیری بۆلشەڤیکەکان نەبوو، پێکهات و بۆ یەکەمین جار یاسای ئەوتۆ دەرکران کە خەڵکیان دڵخۆش کرد و مافیان پێدان ئازادانە ئایینی خۆیان پەیڕەو بکەن، لە کاتێکدا بۆلژەڤیکەکان لە بنەمادا باوەڕیان بە هیچ ئایینێک نییە و بە تلیاکی گەلانی هەژمار دەکەن. لایەنەکان ڕێککەوتن کۆمەڵەی دامەزراندنێکی ئازاد هەڵبژێردرێت بۆ ئەوەی دەستوور بۆ وڵات بنوسێتەوە مەنشەڤیکەکان پێیان باش بوو بچنە پاڵ حکومەتە کاتیەکەوە بۆ ڕێگە خۆشکردن بۆ گواستنەوەی ئاشتیانەی وڵات بەرەو بەرهەشتی کۆمۆنیزم لە بەرامبەردا بۆرژەڤیکەکان کە لینین لە ڕووی سیاسیەوە ترۆسکیش لە ڕووی فیکر و سەربازیەوە سەرکردایەتیان دەکرد دروشمی شۆڕش بەردەوامە، یان لەسەر بنەمای باوەڕەکانی کارل مارکس بەرزکردەوە و هانی کرێکار و جوتیار و سەربازانیان دەدا بچنە پاڵیانەوە، بۆوی ژمارەیان زۆرتر بێت و بتوانن دەست بەسەر تەواوی دەوڵەتدا بگرن. پێکدادانی توند لە نێوان لایەنگرانی هەردوو ئاڕاستە ڕوویدا و خوێنێکی زۆریان لێ ڕژا. حکومەتی کاتی نەیتوانی ئامانجەکانی بهێنێتە دی، ئابووری وڵاتیش کە خۆی بەهۆی جەنگی جیهانی یەکەمەوە لاواز ببوو، بەرەو داڕمانی زیاتر دەچوو، هەر بەم هۆیەشەوە مانگرتن و یاخیبوون پەرەیان سەند. بۆڵژەڤیکەکان وایان لە بەشێکی زۆری خەڵکی کرد لە مانگرتن و یاخیبوونانە بەشدار ببن، بەهۆی ڕووداوەکانەوە بەرهەمی پیشەزازی بە شێوەیەکی بەرچاو داکشا، لە هەندێک ناوچەدا نیوەی کارگەکان داخران و ڕێژەی بێکاری بەرزبۆوە و نرخی کەلوپەل هاوکات لەگەڵ کەمبوونەوەی مووچەی کرێکاران بۆ نیوە هەڵکشا. بۆلشەڤیکەکان لەم بارودۆخەی وڵاتەکەدا کە خۆیان نەخشیان بۆ کێشابوو باوەڕیان بە کرێکارە توند توڕەکان هێنا بەوەی حکومەتی کاتی شکستی هێناوە لەوەی دروشمی نان کە لە شوباتی ساڵی 1970 دا بەرزکرابەوە بەدی بێنێ بۆیە پێویستە شۆڕشێکی نوێ بەرپا بکرێتەوە. بۆلشەڤیکەکان لەسەر شانی کرێکاران و سەربازانی چەند شارێک لە ئۆکتۆبەری هەمان ساڵدا بەرەو پایتەخت هەڵکشان و شۆڕشی دووەمیان هەڵگیرسان. ئەوان پێیان وابوو شۆڕشەکە تەنیا دەستهاتی خۆیانە و هەر ئەوان نوێنەراتی زۆربەی زۆری گەل دەکەن هەر بۆیە ڕازی بوون بەوەی هەڵبژاردنی کۆمەڵەی دامەزراندن بۆ نووسینەوەی دەستوور ساز بکرێت. هەڵبژاردن ئەنجام درا و بە ڕای مێژوونووسان هەڵبژاردنەکە پاکترین هەڵبژاردن بووە لە مێژووی ڕووسیا و سی و پێنج ملیۆن کەس بەشداریان تێدا کردووە. بۆڵژەڤیکەکان نەیانتوانی لە سەدا بیست و پێنج زیاتری دەنگەکان بەدەست بهێنن، کە زۆربەیان هی خەڵکی پایتەخت و شارە گەورەکان بوون نەک هی خەڵکی گوند و کرێکاران کە پێشتر وایان لێکدابووە لایەنگر و دەنگدەری خۆیانن. لینین تووشی شۆک هات، بەتایبەتی کە کۆمەڵەی دامەزراندن دامەزرا و ئەندامی ئەندامانی لە یەکەمین کۆبوونەوەیاندا داوا و مەرجەکانیان ڕەتکردەوە هەر بۆیە کورتترین ڕێگەیان هەڵبژارد، کە کودەتا و هەڵوەشاندنەوەی ئەنجامی هەڵبژاردنەکە بوو. هەزاران کەس لە مۆسکۆ بە شێوەیەشی ئاشتیانە ڕژانە سەر شەقامەکان دژ بە بڕیارەکەی لینین، بەڵام پۆلیس ڕووبەڕوویان بووەوە و بیست و یەک کەسی لێ کوشتن. کۆمەڵەی دامەزراندن کە بە شێوەیەکی ئازادانە هەڵبژێدرابوو، بوو بە بەشێک لە مێژوو. جەماوەر لە دیمەنەکە کشانەوە و جڵەوی کار کەوتە دەستی دەستبژێری پێش کەوتنخوازی ئامادە بۆ کوشتن. هەموو ڕۆژنامە و بڵاوکراوەیەک قەدەغە کرا، جگە لە ڕۆژنامەی سەر بە خۆیان بوون. لەوانەش ڕۆژنامەی براڤدا. ئەنجامی کودەتا شەڕێکی ناوخۆیی بوو کە چوار ساڵی خایاند و ملیۆنان کەسی تێدا بوونە قوربانی. هاوڕێیانی دوێنێ پاش ئەوەی هەموو ڕایەکی پێچەوانە لە بۆلشەڤیکێتی جخیانەتبار کرا، لەناو بران، بەهەشتی کۆمۆنیزم نەهاتە دی، لیژنەیەک بە ناوی لیژنەی مارکسی بۆ ڕاوەدوونانی هەموو دوژمنانی شۆڕش پێکهێنرا و هەمووان بوونە هاوبەشی لەو دۆزەخەی خوڵقێنرا. ئەگەر لینین ڕۆحی شۆڕشی بۆلشەڤیکی بووبێت، ئەوا ترۆتسکی عەقڵی بەڕێوبەر و پلانداڕێژەری ستراتیژی بوو. لە هەشتی نۆڤەمبەری هەزار و نۆ سەد و حەڤدە دا، لینین بڕیاری دا ترۆتسکی وەک وەزیری دەرەوە دابمەزرێنێت، بەڵام دوای ئەوەی لینین لە ساڵی هەزار و نۆ سەد و بیست و چوار مرد، ترۆتسکی بۆ ماوەیەکی کاتی شوێنی لە سەرکردایەتی حیزبی کۆمەنیستدا گرتەوە. تا ئەو کاتەی هەڵبژاردنی ناوخۆیی ئەنجام دەدرێت، جۆزێف ستالین لەم کاتەدا لە ئەنجامی مانۆڕ و فێڵ و هاوپەیمانی بەستن لەگەڵ بەشێک لە سەرکردایەتی حیزبەکەدا توانی خۆی بکاتە کەسی یەکەم و یەکەمین کاری ئەوە بوو کە ترۆسکی دوور خستەوە ترۆتسکی لەلایەن خۆیەوە سەرکۆنەی سیاسەتەکانی ستالینی دەکرد و هێرشی دەکردە سەری بە جۆرێک بە ژەهر خوارد کردنی لینین تۆمەتباری کرد، هەر بەو هۆیەشەوە چەندین هەوڵ بۆ تیرۆر کردنی درا. ستالین دادگایەکی پێکهێنا کە بە دادگای پاکسازی ناسرا و یەکەمین کاری دەرکردنی حوکمی لەناوبردن بوو بەرامبەر بە ترۆتسکی و کوڕەکەی. ترۆتسکی توانی هەڵبێت و مەکسیک مافی پەنابەری پێبەخشی. بەڵام هەوڵەکانی ستالین بۆ لەناوبردنی تۆسکی نەوەستان، تاوەی لە ساڵی هەزار و نۆ سەد و چل هەواڵگری سۆڤیەت سیخوڕێکی بۆ نارد کە پەیوەندی بەهێزی لەگەڵدا دروست کرد. ڕۆژەیەک لە کاتێکدا بەیەکەوە دەدوان کە ترۆتسکی ئاوڕی دایەوە سیخوڕەکە دارێکی بەهێزی کێشا بەسەریدا و مێشکی پرژاند و کوشتی. زۆرێک لەوانەی مێژووی چەپی مارکسیان نووسیوەتەوە، پێیان وایە ستالین ئەو کەسە بوو کە شۆڕشی بۆلشەڤیکی لەگۆڕناوە. ئەو زۆربەی سەرکردەکانی ئەو شۆڕشەی کوشتووە. ستالینیزم بوو بە هێمایەک بۆ هێزی سیاسی. بیست ساڵ بە ستەمکاری و سەرکوتی سەربازیی تەنانەت بەرامبەر بە کۆمەنیستەکانیش حوکمی سۆڤیەتی کرد، تا کار بۆ گەیشت تەواوی کۆمەنیستی و شۆڕشی بۆلشەڤیکی فڕێدرایە زبڵدانی مێژوەوە. شۆڕش گەلان دروستی دەکەن، بەڵام ئەوانەی ئاڕاستەکەی دیار دەکەن خاوەن بیرانن. هەر کەسێکیش پاش شۆڕش حوکم بکات شکست بەشیەتی، بەرژەوەندیخوازان دەیدزن و بۆ خۆ ئارایش دان پەنا دەبەنە بەر دەزگاکانی ڕاگەیاندن و خراپی ڕەوشی ئابووری دەقۆزنەوە هاوڕێیانیان تەخوین دەکەن لەناویان دەبەن تەنیا بەوە ڕادەگیرێن کە ڕاپەڕین و شۆڕشی گەل بەردەوام بێت تا ئەو کاتەی کاروبار بە شێوەیەکی دروست ڕێچکەی خۆی دەگرێت ترۆتسکی دەیوت لیبڕاڵەکان خیانەت لە شۆڕش دەکەن و دژبەکرێکاران وجوتیاران یارمەتی قەیسەر دەدەن. بەڕێزان و خۆشەویستان بەهیوای ئەوەین سوودمەند بووبن لە کەسایەتی لە ترۆتسکی و ئامادەبوون و ئاگایی لە شۆڕش و میللەت و حکومەت و دەسەڵات. بەڕێزان و خۆشەویستان بەم ئەندازەیە دێینە کۆتایی ئەڵقەی ئەوجارەشمان تاکو دیدار بە خوای گەورەتان دەسپێرین کە سپاردا زایە ناکات پێتان دەڵێین السلام علیکم ورحمة اللە وبرکاته